وکان وعدا مفعولا کاتێ کە وەعدەی پاداشی خراپەکاری یەکەم جارتان هات چەند بەندەیەکی بەهێز و ئازا لە بەندەکانی خۆمان ڕەوانە ئەکەین بۆ سەرتان بەدواتاندا ئەگەڕێن و لەناو ماڵاندا ئەتانگرن و سزاتانەدەن ئێوە ئەگەر چاکە بکەن بۆ خۆتانی ئەکەن و ئەگەر خراپە بکەن زیانی خراپەکە هەر بۆ خۆتان ئەگەڕێتەوە جا کە وەعدەی پاداشی زۆر و ستەمی جارەکەی ترتان هات خەڵکی ترتان بۆ ئەنێرین تا بەسەرتانا سەرکەونەوە و نیشانەی سەرکەوتنیان بەناوچاوانەوە دیار بێ و وەک جاری پێشوو چوونە بەیت المقدس ئەم جارەیش بچنەوە ناوی و هەرچی دەستیان ئەڕوا بەسەریا وێرانی بکەن ئێمە شەو و ڕۆژمان کردووە بە دوو نیشانەی دەسەڵات و پڕ حیکمەتی کاری خۆمان، کە چۆن بە ڕێکوپێکی و بێ زیاد و کەم بە دوای یەکدا دێن. هەروەها شەومان تاریک و ڕۆژمان ڕووناک کرد تا لە ڕووناکی ڕۆژدا کەسابەت بکەن و بە دوای نیعمەتی خودادا بگەڕێن و بەرچاوتان ڕوون بێ و بە هۆی گۆڕانی شەو و ڕۆژەوە ژمارەی ساڵەکان و حیسابی کاروباری کەسابەتتان بزانن. هەر کەسێ هیدایەتی خودا قبوڵ بکات قازانجی هیدایەتەکەی هەر بۆ خۆیەتی و هەر کەسێکیش گومڕا بێ ئەنجامی گومڕاهیەکەی لەسەر خۆیەتی و خۆی زیان ئەکات هەروەها هیچ گوناهبارێ گوناهی یەکێکی تر هەڵناگرێ و تەنها گوناهی خۆی هەڵەگرێ ئێمەیش سزای کەس نادەین تا پێغەمبەرێ نەنێرین کە ناردمان و بە گوێیان نەکرد ئەوکاتە سزامان ئەکەوێتە کار. کاتێ بمانەوێ ئاوەدانییەک بفەوتێنین، فەرمان بە خاوەن نیعمەتەکان و دەسەڵاتدارەکانی ئەدەین پەیڕەوی پێغەمبەرەکەیان بکەن و لە ڕێی ڕاست لانەدەن، ئەوانیش بێگوێیی فەرمانەکە ئەکەن و لە ڕێی ڕاست لائەدەن، ئەنجا سزایان لەسەر پێویستە بێ و بە تەواوی وێرانیەکەین. ئەو کەسەیش کە پاداشتی پاشەڕۆژی بیۆ و هەوڵی باشی بۆ بدا و ئەو چاکانە بکات کە لەلایەن خوداوە ئەمریان پێ کراوە و ئەو کارانە نەکا کە خودا نەهی لێ کردوون و باوەڕی ڕاستەقینەی بە خودا ببێ ئەوانە هەوڵەکەیان لەلایەن خوداوە قبوڵ کراوە. کلا نمد خودای پەروەردگارت فەرمانی داوە هەر ئەو بپەرستن و عیبادەت بۆ کەس مەکەن بۆ ئەو نەبێ، هەروەها فەرمانی داوە لەگەڵ باوک و دایکدا ڕەفتارتان چاک بێ، ئەگەر یەکێکیان لای تۆ بوو لە سایەی تۆدا پیر بوو، یا هەردووکیان لای تۆ بوون و لای تۆ پیر بوون، هەرگیز ئۆف مەکە لە دەستیان تا دڵیان نەیەشێ و هەرگیز لێیان تووڕە مەبە و بە ڕوویاندا هەڵمەشاخێ و قسەی نەرمونیان و باشیان لەگەڵ بکە. خودای ئێوە زاناترە بەوەی لە دڵتاندایە. ئەگەر ئێوە کردارتان چاک بێ، ئەوا خودا گوناه پۆشی ئەوانەیە کە ئەگەڕێنەوە بۆ لای و تەوبە ئەکەن. وآت ذا القربى حقه والمسکین وابن السبیل ولا تبذر تبذیرا. حەقی خزم و خوێش بدە، سیلەی ڕەحم بەجێ بێنە و قسەت خۆش بێ لەگەڵیان و چاکەیان لەگەڵ بکە. ئەگەر ڕووت لە خزم و هەژار و ڕێبوار وەرچەرخاند چونکە نەتبوو بیان دەیتێ و شەرمیشتە کرد دەست بە ڕوویانەوە بنێیت و چاوەڕوانی ڕزقێکت ئەکرد لە لایەن خوداوە بۆت بێ تا بەشی ئەوانیشی لێ بدەی لە حاڵی وەهادا قسەیەکی مەردانە و بەجێیان لەگەڵ بکە کە دڵیان بداتەوە و شادمانیان بکا. انه کان منصورا. ئەو نەفسە مەکوژن کە خوا کوشتنی بەهۆی حەقێکی شەرعیەوە نەبێ حەرام کردووە، هەر کەسیش بە ستەم لێکراوی و بە ناحەق بکوژرێ هێزی شەرعمان داوە بە حەقدارەکەی بۆ کوشتنەوەی بکوژەکە، دەی با ئەو حەقدارە زیادەڕەوی نەکا لە کوشتنەوەی بکوژەکەدا، چونکە ئەو لەلایەن خواوە یارمەتی دراوە بە حەقی تۆڵەسەندنەوە لە دونیادا و بە پاداشتی باش لە ڕۆژی قیامەتدا. هەرگیز شوێنی شتێ مەکەوە عیلمت پێی نەبێ و بەڕاستی نەیزانی، بێگومان گوێ و چاو و دڵ هەموو ئەمانە پرسیاریان لێ ئەکرێ کە خاوەنەکەیان چی پێ کردوون، شتێ نەتبیستبێ یا نەتبینیبێ یا بەڕاستی نەیزانی هەرگیز مەڵێ بیستوومە یا دیتوومە یا ئەیزانم. ئەم ئەمر و نەهیانە لەو حیکمەت و خودا ناسی و کاری چاکانەن خودا وەحی کردوون بۆ تۆ خودای تر بڕیار مەدە لەگەڵ خودای تاک و تەنیا بە هاوبەش نەبادا بە سەرزەنشت کراوی و دوورخراوەیی لە ڕەحمەتی خودا فڕێ بدرێیتە ناو دۆزەخ. ئەفەئەسفاکم ڕەببکم بالبەنینە وە ولقد صرفنا في هذا القرآن ليذكروا وما يزيدهم إلا نفورا بەڕاستی ئێمە لەم قورئانەدا بە چەند جۆر عیبارەتمان گۆڕیوە و پەند و ئامۆژگاریمان هێناوەتەوە بۆ ئەو کافرانە تا بیر بکەنەوە و ڕێگەی عەقڵ و تێفکرین بگرن بەڵام ئەوان هەر دووری و بێباوەڕیان زیاد ئەبێ و ئامۆژگاری کاریان تێ ناکات هەر حەوت ئاسمانەکان و زەوی و هەر کەسیان تێدایە و هەرچی شت هەیە هەموو تەسبیحاتی خودا ئەکەن، بەڵام ئێوە ئەی موشریکەکان لە تەسبیحاتی ئەوان ناگەن، یا مەبەست ئەوەیە هەر حەوت ئاسمانەکان و زەوی و هەر کەسیان تێدایە و هەرچی شت هەیە هەموو دەلالەت لەوە ئەکەن کە خودا واجب الوجودە و لە مومکینات نییە و تاک و تەنیایە و هاوبەشی نییە. جا تەماشا بکە چەند وێنە و نموونەت بۆ ئەهێنینەوە و بە چەند جۆر باس دەکەن، یەکی ئەڵێ شێتە، یەکی ئەڵێ جادووگەرە، یەکی ئەڵێ کاهینە، یەکی ئەڵێ لای عەجەمێ ئەخوێنێ، یەکی ئەڵێ شاعیرە، ئەمانە گومڕا بوون و ناتوانن ڕێیەک بدۆزنەوە بۆ تانە لێدانت، جا ئەکەونە قسەی پڕوپوچ کردن. ان الشیطان کان للانسان عدوا مبینا بە بەندە موسڵمانەکانم بڵێ لە کاتی مجادلە لەگەڵ کافرەکاندا جوانترین قسە بکەن و بە زبری لەگەڵیان مەدوێن تا نەبێتە مایی ئاشوب ئەوان شەیتان هانیان ئەدا بۆ ئاژاوە و لەوانەیە قسەی زبر ئەنجامی باش نەبێ و زیاتر بەرەو عەناد و سەرکێشییان بەرێ ئەوانەی ئەو کافرانە بانگیان لێ ئەکەن تا بە هاواریانەوە بێن و فریایان بکەون کامیان بۆ خودا پەرستی و لە خودا ترسان لێیەوە نزیکترن بۆ خۆیان لە هۆیەک ئەگەڕێن پێی نزیک ببنەوە لێی و بە تەمای میهرەبانیی و لە سزای ئەترسن ئیتر چۆن ئێوە هاوارەکەنە ئەوانە؟ ئەگەر بۆ ئەمانیشی بنێرین و باوەڕی پێ نەکەن ئەبێ بیان فەوتێنین و بنە بڕیان بکەین ئێمەش نامانەوێ بیان فەوتێنین یەکێ لەو قەومانە کە موعجیزەمان بۆ ناردن قەومی سەمود بوو کە وشترێکمان لەسەر داوا کردنی خۆیان بۆ ناردن ببێ بە هۆی تێگەیشتنی خاوەن عەقڵان کەچی ستەمیان لێ کردو بە زیندوویی چوار پەلیان بڕیەوە یادی ئەوە بکە کە وەحیمان بۆ کردی، بەڕاستی خودای تۆ دەوری کافرەکانی داوە و لەدەستی دەرناچن، ئەو خەوەیش پیشانمان دای کە ئەوە بوو ئەچیتە ناو مەککەوە بۆ بەراورد کردنی موسوڵمان و ناموسوڵمان بوو، دیارە خەوی پێغەمبەران ڕاستە و زوو بێ یا درەنگ هەر دێتە دی. هەروەها بای دارە لەعنەتیەکە کە ناوی زەقومە بوو بە هۆی تاقی کردنەوەیان دیارە ئینسانی موسڵمان باوەڕی بەوە هەیە کە بۆ توانی خودا فەرقی ئاو و خاک و ئاگر نیە و لە هەر شوێنێ مەیلی لێ بێ ئەیڕوێنێ بەڵام کافرەکان باوەڕی پێ ناکەن هەروەها وتی، ئاگەدارم کە دەربارەی ئەو کەسەی گەورەت کردووە بەسەر مندا و فەرمانم پێ ئەدەی سوجدەی بۆ بەرم، بۆچی گەورەت کردووە بەسەر مندا؟ ئەگەر دوام بخەیت و مۆڵەتم بدەیت تا ڕۆژی قیامەت هەرچی نەتەوەی ئەو کەسە هەیە کەمێکیان نەبێ بە گومڕاکردن لە ڕەگ و ڕیشەیان دەرەهێنم. هەر کەست پێ بکرێ لەوان بە بانگ کردنی بۆ کردەوەی خراپ سوکی بکا بە سوارە و پیادەتەوە پەلاماریان بدە هەمو هێزێکت بۆ هەڵخەڵەتاندنیان بخەرە کار لە ماڵی حەرام و ئەولادی حەراما هاوبەشیان بە بە درۆ و دەلەسە بەڵێنیان بدەرێ بەڵێنی شەیتان تەنها بەوەیە کە کاری خراپ و ڕەوشتی ناشرینیان لە بەر چاو جوان بکات کاتێ لەناو دەریادا تووشی ناڕەحەتیە بن ئەوانەی هاواریان لێ ئەکەن هەموو ونەبن و لەیادتا نەچن چونکە ئەزانن هیچیان لەباردا نیە و هیچیان پێ ناکرێ خودا خۆی نەبێ جا کە خودا ڕزگاری کردن و گەیاندنیە وشکانی پشتی لێ هەڵەکەن و موبالاتی پێ ناکەن و لێی ناپاڕێنەوە و ئەکەونە پاڕانەوە لە بتە هیچ و پووچەکاندان بۆ وا ئەکەن و بۆ وا ئەزانن خودا هەر لە دەریادا ئەتوانێ غەزەبتان لێ بگرێ، ئایا ئێوە لەوە ناترسن لە وشکانیشدا بتان بات بە ناخی زەویدا و بیتەپێنێ بە سەرتاندا؟ یا لەوە ناترسن بایەک بنێرێتە سەرتان بەردەبارانتان بکات و کەستان دەست نەکەوێ بتان پارێزێ و ڕزگارتان بکا لێی؟ یا ناترسن لەوەی جارێک تر خوا بە هۆی پێویستییەکەوە یا بۆ کارێک تر بتانگێڕێتەوە بۆ ناو دەریا و سواری کەشتی ببنەوە و بە هۆی کوفرتان یا ناشکوریتانەوە بایەکی توندی تێکشکێنتان بنێرێتە سەر و نوقمتان بکات و ئیتر کەستان دەست نەکەوێ دوای ئێمە بکەوێ و داوای ڕزگارکردنتان بکات لێمان؟ بەڕاستی ئێمە قەدری ئادەمیزادمان گرتووە بە دیمەنی جوان و سروشتی چاک و باڵای ڕێک و پێک و هێزی تێگەیاندن بە قسە و نووسین و ئیشارە کردن و بە هۆش و فام و شارەزا کردنی ڕێگای ژیان و دەست بەسەر زەویا گرتن و پیشان دانی ڕێگای چاکە و خراپە و بە گەلێ نیعمەتی تر کە لە ژماردن نایەن لە وشکانیدا بەسەر وڵاخەوە و لە دەریادا لە ناو کەشتیدا هەڵمان گرتوون. جا ئەگەر وابوایە و نزیکیان ببوویتایەتەوە سزای ژیان و سزای مردن، سزای دونیا و سزای قیامەتمان دووقاتی خەڵکی تر دەرخواردەدایت، چونکە تۆ گەورەیت و گوناهی گەورەیش لە گوناهی خەڵکی تر گەورەترە، ئەوکاتە کەست دەست نەئەکەوت یارمەتیت بدات و سزات لێلادات. لە هەندێک کاتی شەودا واز لە خەو بێنە و شەونوێژ بکە، ئەم شەونوێژە بە تایبەتی لەسەر تۆ فەرز کراوە و زیادە پاداشی تیایە بۆت، ڕجا وایە بەهۆی ئەم خودا پەرستیانەوە خودا بەرزت بکاتەوە بۆ پایەیەکی باشی ستایش کراو. وقل رب ادخلنی مدخل صدق وأخرجنی مخرج لەبارەی ڕۆحەوە لێتەپرسن کە چییە؟ بڵێ، ڕۆح لەو مەخلووقانەیە کە بە ئەمر و فەرمانی خودای من پەیدا بوون و هەر خودا خۆی ئەزانێ چییە، ئێوە ئەندازەیەکی کەم نەبێ زانیاریتان پێ نەدراوە، دیارە عەقڵی ماددی کەموکووڕی ئێوە پەی بە شتی نامەحدوود نابا و نایزانێ، تۆ بڵێ بەو کافرانە، ئەگەر لە ئەرزا مەلائیکە ببوونایە، بە نیشتەجێیی بڕۆیشتنایە بەسەر زەویدا و وەکو ئادەمیزاد لەوێ بژیانایە، لە ئاسمانەوە مەلائیکەمان ڕەوانە ئەکرد بۆ سەریان بە پێغەمبەری، چونکە پێغەمبەر ئەبێ لە نەوعی ئەوانە بێ کە ڕەوانە ئەکرێ بۆ سەریان، دەی مادام ئێوە ئادەمیزادن پێویستە ئادەمیزادیش بێ بۆ لاتان، ئیتر بۆچی داوای هاتنی مەلائیکە ئەکەن کە لە غەیری جنسی خۆتانە؟ مَأواهُم جَهَنَّمُ کُلَّمَا خَبَتْ زِدناهُم سَعیرًا هەرکەس خودا هیدایەتی بدا ئەو کەسە شارەزای ڕێگای ڕزگاری بووە و هەرکەسیش خودا گومڕای بکا ئەو جۆرە کەسانە دۆستی وەهایان نابێ سوودیان بۆیان هەبێ و لە ڕۆژی قیامەتا لە پەوڕوو حەشریان ئەکەین و بە کوێری و کەڕولاڵی بەکێشیان ئەکەین و جێگایان دۆزەخە. ئەمە سزای ئەوانە، چونکە بڕوایان بە ئایەتەکانمان نەکرد و ئەیانوت، ئایا ئەگەر ئێمە مردین و بووین بە ئێسقان و ڕزین، ئایا تازە ئێمە بە دروستکردنێکی نوێ زیندوو ئەکرێینەوە؟ ئەوەلەم یەڕەو ئەن اللە الذی خەلەق ئایا نازانن ئەو خودا توانایە کە ئاسمانەکان و زەوی دروست کردووە ئەتوانێ وێنەی ئەوانیش دروست بکاتەوە و ماوەیەکی بۆ مانەوەیان لە دونیادا و بۆ مردنیان و بۆ زیندوو کردنەوەیان داناوە هیچ گومانی تێدا نیە بەڵام ستەمکارەکان لەگەڵ ئاشکرایی ئەم ڕاستیەشدا لە کافری بەولاوە هیچ ناکەن و هیچیان ناوێ. بەڕاستی ئێمە نۆ موعجیزەی ئاشکرامان دا بە موسا کە هەموو دەلیل بوون لەسەر دەسەڵاتی خودا، ئەو نۆ موعجیزەیەش بریتی بوون لە عەسا و دەستی وەک چرا هەڵگیرساو و بەرزکردنەوەی کێوی طور و لەتبوونی دەریا و چەند ساڵێ قاتی و قڕی و بێڕزقی و هێرشی ئەسپێ بۆ سەر عەماری ڕزق و بۆ سەر لەشیان و هێرشی بۆق بۆ سەر خۆراکیان و خوێن لەسەر نان و خوانیان و دەرهاتنی ئاو لەبەردەوە پاش نوقم کردنی فیرعەون و ئەوانەی لەگەڵیا بوون بە بەنی ئیسرائیلیەکانمان وت، لەو ئەرزەدا دانیشن کە فیرعەون ویستی دەرتان کا لێی، کە وادەی ڕۆژی قیامەتیش هات هەمووتان حازرەکەین، ئێوەیش و ئەوانیش و محاکەمەتانەکەین و بەختیار و بەدبەخت لەیەک جیاکەینەوە، پێیان بڵێ ئیمان بێنن بە قورئان یا ئیمانی پێ نەهێنن نە بە ئیمانەکەتان قورئان زیادەکات و نە بە ئیمان نەهێنانەکەتان کەمەکات خەڵکی لە ئێوە چاکتر ئیمانیان پێ هێناوە لەوانەی کە کتێبە پێشوەکانیان خوێندۆتەوە و ڕاستی وەحی ئەزانن و فەرق لە بەینی حەق و ناحەقدا ئەکەن کاتێک کە قورئانیان بەسەرا بخوێنرێتەوە بەڕوودا ئەکەون و سوژدە بۆ خودا ئەبەن تۆ بڵێ بە یا اللە بانگ بکەنە خوا یا بە یا رحمن دروستە و هیچ مانعێکی تێدا نیە هەردووکیان جوانن و خودا ناوی جوان جوانی هەیە کە بە اسماء الحسنی ناسراون و لە هەموو ناوێ جوانترن نوێژ بە دەنگی بەرز مەکە کە کافرەکان گوێیان لێ بێ و دەست بکەن بە جنێودان بە دەنگی نزمی وەهایش مەیکە کە تەنانەت خۆیشت نەیبیسی لە نێوان ئەم دوو جۆرەدا رێگایەکی مامناوەندی نە بەرز و نە نزم بگرە هەروەها یارمەتیدەریشی ناوێ لە بەر کز بوون و داماوی چونکە هەرگیز کز نابێ تا پێویستی بە یارمەتیدەر بێ بە گەورەی جیهانی دابنێ و بڵێ خوا لە هەموو گەورەیە گەورەترە. عائیشە ڕەحمەت و ڕەزای خوای لەسەر بێ فەرمووی، پێغەمبەری خوا صلی اللە علیه وسلم نەدەنووست تا سورەتی زومەر و بنی اسرائیل واتە سورەتی اسرای دەخوێند.